خوای پەروەدگار بە بەرەکەتی ئەم دینی ئیسلامە ژیانمان بەختەوەر کا خێزانمان پڕ بەرەکەت کا لە بەڵاو مصیبەت هەموو لایەکمان لادا شیفای نەخۆشەکانمان بۆ بنێرە و ڕەحم بە مردوەکانمان بکە اللهم آمین ئیماندارانی بەڕێز لە ئەڵلقەی شەشەمداین لە زنجیرە باسەکانی خێزان و کێشەکانی ناو خێزاندا ئەمڕۆ ئەڵلقەی شەشەمی ئەو زنجیرە باسەیە کە باسێکمان کرد لەسەر تەبایی ناو خێزان کە ئافرەت بەڕێزە بە گشتی لە ئیسلامدا کە ژنی ماڵەوەیە کە دایکە کە بووکە بەڵام زۆر جار کاتێ ئەم خێزانە بەختەوەرە بە یەکەوە کۆ دەبێتەوە لە ئەنجامی ناتێک گەیشتن لە یەکتریدا بەداخەوە بەتایبەت لە کۆمەڵگەی کوردیدا زۆر جار وەکو زائد و ناقس بە یەک هەڵپڕژانێک دروست دەبێ وەکو شۆرتی کارەبایی لە نێوان بووک و خەسوودا بە تایبەت کێشەیەکی گەورەی خێزانی دروست دەبێ ئەو خۆشی و شادیە ئەو بە یەکەوە ژیانە ئەبێتە ژان و ئەبێتە ناسۆر و زۆر جار خێزان بەداخەوە لێک هەڵدەوەشێ زۆر گرنگە ئێمە لە ڕوانگەی دینەکەی خۆمانەوە کە هەموو شتێک لەم ئاینی ئیسلامدا بەیان کراوە زۆر گرنگە لە ئەو ڕوانگەیەوە باسی ئەوەش بکەین لە ئیسلامدا هەموو گرفتەکان حەلیان بۆ داندراوە جمعەکانی ڕابردوو لە دوو وتاردا باسمان کرد کە بوچی بەڕێز ئەو کچە بەڕێزانەی ئیشاءاللە ڕۆژە لە ڕۆژان بە حەڵاڵی بە دڵی خۆیان دەگەن و لە خانە و لانەی خۆیاندا جێگیر دەبن هەر لە ئێستاوە بەرنمەیەکیان پێبێت چۆن لەگەڵ ژیانی خێزانیدا دەگوزەرێنن وە ئەوانەش کە ئێستا بووکن، خەسوویان لەگەڵدایە، خەزووریان لەگەڵدایە، لەناو خێزانێکی گەورەدا، بەتایبەت لەم زرووفەدا هەموو کەس بۆی ناکرێ، بۆی ناگونجێ خانوویەکی سەربەخۆی خۆی هەبێ، ئەوان چۆن ڕەفتار بکەن؟ ئەمڕۆ دێینە سەر باسی دەوری خەسوو، واتە دایکی کوڕەکە، کە تەنها چەپڵە بەدەستێک لێ نادرێ و بە بووک ناکرێ، ئەی ئەبێ خەسوو دەوری چ بێ؟ بە ئەویش دەڵێین، ئەی خەسوی بەڕێز کە ئاواتت ئەوە بوو کوڕەکەت ببێتە خێزانی خۆی هەبێ و ماڵ و حاڵێکی خۆی هەبێ ئاگادار بە لەناو فکری زۆرێک لە خەسوەکاندا غیرە هەیە ناڵێم هەمویان بەڵام بڕوا بکەن زۆر دایک هەیە دایکی کوڕ واتە خەسوو کاتێ دەبینێ بووکەکەی لەگەڵ مێردەکەیا بەینی خۆشە بەدەست خۆی نێ کرمێک لەسەریا دەجوڵێ و ئەمە پێڵەن غیرەیەک ئێرەییەک دروست دەبێ زۆر جار ئەنجامەکەی لەوەوە دروست بووە جاری وایە ئەم خەسووە کاتی خۆی زەمەنی خۆی چل ساڵ لەوەوبەر شوی کردووە بە پیاوەکەی بە نابەدڵی شوی پێکردووە بە زۆر داویا دەتێ ڕۆژێ لە ڕۆژان تەبا نەبوون چونکە ئەوەندە لەگەڵ شەڕ و ئاژاوە ڕاهاتووە کە دەبینێ بووکەکەی لەگەڵ هاوسەرەکەیە بەینیان خۆشە ئەم پێی ناخۆشە عنی بە حسابی خۆی دڵسۆزی کوڕەکەیەتی کەچی ئێرەی و حەسوودی و غیرە بەدەست تۆ نییە ئەمە کلمێکە لە مێشکی مرۆڤە پەنا بەخوا دەجوڵێ یەکسەر پێی ناخۆشە کە دەبینێ بووکەکە بە دەوری کوڕەکەیا دێ و دەچێ و جلوبەرگی بۆ وتوو دەکا چاکەتی بۆ لەبەر دەکا قۆندەرەی بۆ دەسڕێتەوە ئەڵێ سەری ڕەشم سپی کرد ئەمەم نەبینی لە کەس ئەمە چییە ڕاستە تۆ نەتبینیوە بەڵام خۆ کارەکەی ئەم ئەو پەڕی لە شوێنی خۆی ئەتێ بێ دەستخۆشی لێ بکەی ئەم بووکە کە ئەمەی لەو خەسوە بیزێک سەر دز هەز بە دڵ ساردی دەکا دڵی سار دەبێتەوە لە ماڵ و حاڵ لە مێرد گەورەترین زەربە لەو خێزانە درا بەهۆی ئەم قسەی ئەم خەسوەوە کەواتە هەرگیز غیرەت نەبێ بەڵکو کاتێک کە دەبینی ئەوان بینیان خۆشە دەستیان لە ناودەستی یەکاوەیە دەستیان لەسەر ملی یەکە مەڵێ سەری ڕەشم سپی کردو ئەمەم نەبینی بڵێ هەی ئافرین هەی دەستان خۆش بێ ئومێدەوارم ڕۆژ بە ڕۆژ لەلای یەکتر شیرینتر بن خاڵی دووەم ئەی خەسوی بەڕێز ببە بەدایک بۆی ببە بەدایک بۆ بووکەکەت واللهی ئەویش بۆ تۆ دەبێ بە کچت بیر بکەوە ئەو کە هاتۆتە ئەو ماڵە دوژمنی تۆ نییە نەهاتوە جێگات پێلەق کا بەڵکو کاتێک کە بوکت هەبوو ڕۆژگارێک دەبی بە نەنا ئەبی بە دایە گەورە ئیشاڵڵا تۆ پلەت بەرزتر بۆوە وشەی خەسوو وشەیەکی گاڵتە ئامێز نییە وشەیەکە ڕێزدارییەکە پلەیەکە چۆن لە سەربازیدا پلەت بەرز دەبێتەوە تۆ پلەیەک بەرز بوویەوە وامەزانە ئەو بووکە هاتۆ جێی تۆ لەق دەکا قەت بەو چاوەوە سەیری مەکە وابزانە بە هاتنی ئەو دارێکت بەخێو کردووە تۆ دارێک بووی بەرهەمەکەت بەخشیوە ئەلحەمدلە بەرهەمەکە بۆ گەن نەبووە کوڕەکە بەرهەمی تۆیە بەرهەمەکە بۆ گەن نەبوو لە خوا بەزیابێ کەسێک بەرهەمەکەی چنی و پاشان تۆوی ئەو بەرهەمەی تۆ نافەوتێ بەو چاوە سەیری بووکەکەت بکە سێەم بوشی خەسوی بەڕێز ئاگادار بە بەشوێن کەم و کووڕی بووکەکەت دامەگەڕێ زۆر خەسو هەیە بەداخەوە بە زەڕەبین بە وردبین دەگەڕێ چاوەدێری قسەکانی بووکەکەی چاودێری هەڵسوکەوتی بزانێت دەڵێت چی ئەم قسەیە چ ڕەخنەیەکی لێ دەگیرێ والله ئەمە زۆر خراپە ئینسان بێ هەڵە نییە ئەی خەسوی بەڕێز تۆ بۆ خۆت بیرکەوە تۆ بۆ خۆت هەموو لەشت تەواوە هەموو قسەیەکت لە جێی خۆیەتی من، تۆ، هەموومان خاوەنی هەڵەین، دەی ئەو بووکەش سەرەتای تەمەنیەتی، وا مەزانە ئەبێ وەک تۆ بێ، فعلەن تۆ خەسوویەکی، ئافرەتێکی حەتتا بڵێی دینداری تێگەیشتووی ڕێک و پێکی، بەڵام دەزانی تۆش لە تەمەنی ئەو بووکە تا ڕەمبێ وەکو ئەو بووبی، تۆ دارێکی بەرهەمداری ئەو تازە نەمامێکی تازە چێندراوە، نابێ بیر بکەیەوە فۆتۆ کۆپی تۆ بێ من دیقەتم داوە زۆربەی کێشە خێزانیەکان ئەوەیە خەسوو دەیەوێ بووکەکەی ڕێک ئیستنساخی ئەو بێ ئیستنساخی ملەوەنی ئەو ئەم چ دەخوا ئەویش ئەو بخوا ئەم چ لەبەر دەکا ئەویش ئەوە لەبەر کا ئەم چ دەڵێ ئەویش وا بڵێ ئاخر ئەزانی تەمەنتان چەندی فەرقە ئەزانی ئەو زەمەنەی تۆی تێدا ژیاوی لەگەڵ ئەم زەمەنەی ئەمی تێدا دەژیا چەندی فەرقە نابێ بڵێ وەکو من دەبێ وابێ بەڵام وەڵای هەندێ شت هەیە ڕەمبێ من بە تەجروبەی ژیان فێری بوو بم تۆ تازە سەرەتای ژیانتە لەم دایکەی خۆت ئەم دوو سێ قسە وەرگرە بەو زمانە شیرینە بەو پڕ حیکمەتیە پێی بڵێ دڵنیابە ئەو بوو کە گوێت بۆ دەگرێ بەڵام لێی لە سەنگەردا مەبە بەداخەوە زۆر خەسوو هەیە بچووکترین هەڵەی بووکەکەی هەموو دنیای لێ تێدەگەیەنێ، هەر میوانێک بێ بۆی باس دەکا، هەر خزمێک بێ بۆی دەیگێڕێتەوە، ئەمە دڵسۆزی نییە، ئەمە فەوتاندنی کوڕەکەی خۆتە پێش ئەوەی بووکەکەت فەوتێنی و سەرەنجام خۆشت تیا دەچی، چونکە دەچیەوە بەردەمی مەحکەمەیەکی خوایی کە بە مسقاڵە زەڕڕە غەدر قبووڵ ناکا، زوڵم لە هەر کەسێکەوە بێ قبووڵی ناکا. ئەمجا دەگەڕێینە سەر دەوری خەسووی کوڕ واتە دایکی کچەکە ئەو ئەگەر ماڵیشی دوور بێ ئەگەر لە شارش کەش بژیا دڵنیا بن دایکی کچیش دایکی بووکیش کاریگەری خۆی هەیە وەسە ژیانی خێزان بە ئەویش دەڵین دڵنیە هیچ دایکێک نییە گەورەترین خۆشببختی بۆ بوو کچەکەی خۆی نەوێ نەوێ کچەکەی حەساوە بێ بەڵام زۆر جار ئێمە لەناو ئەم میلەتی کوردەواری ئێمەدا لە ڕووی دڵسۆزیەوە هەڵە ڕوودەدا یەکەم، ئاگادار بە ئەی دایکی بەڕێز، کە خەسووی ئێستا، تۆش خەسووی کوڕەکەی، ئاگادار بە خۆت لە کاروباری تایبەتی کچەکەت هەڵمەخورتێنە. زۆر دایک هەیە کە کچەکەی چۆوە یان چوو سەردانی کچەکەی کرد، لێی ئەپرسێ ئەوە چی ئەخۆن؟ بە زۆری چ دەخۆن؟ چ لەبەر دەکەی؟ ئەوە هەر ئەو فەڕشە کۆنەیە کە بە بوو کاتی هەر ئەوە بوو، ئەوە خانووەکەتان هەڵنەگێڕایەوە، ئەوە نەتانکرد بە موسەللا، ئەوە مێردەکەت سایارەی نەکڕی، ئەوە ئەرێ و سایارە شڕەی پێیە. تۆ ئەمە کاری تۆ نییە تۆ لەگەڵ ئەوا ناژی مادام کچەکەت خۆی ڕازیە بەو ماڵە هەر قسەی لێ مەکە ئەو لە خوا بەزیابێک گرفتێکی نییە تۆ بە بیری مەخەوە تۆ پێشڕەوایەتی مەکە کارێک داوا بکە کە ڕەم بێ ئەو مێردەی لە تۆی پێخۆشتر بێ بەڵام ئەمڕۆ بەو پارە و ژیرفان خاڵیە بۆی ناکرێ تۆ مەبە بەهۆی ناکۆچینانەوە لە بینی کچەکەت و مێردەکەیدا بەوە ناشرین دەبی بەداخەوە دایک هەبوو بە کچەکەی دەڵێ دەبێ هەموو هەفتان سەرم لێ دەیەوە هەیە شفتە و کفتەیەکی کردێ تەلەفۆنی بۆ کچەکەی کردووە کچم وەرەوە ئەوەمان هەیە ئێ بابە ئەویش لە ماڵی خۆی نانێک هەیە ئەمە ڕاستە تۆ لە ڕووی دڵسۆزیەوە ئەم کارە دەکەی بەڵام بە جارێک و دوو جار و سێ جار ناشیرین دەبی ئەو ڕەم بێ لە لای مێردەکەی خۆی نانی وشک بخوا لە شفتەکەی تۆی پێ خۆشتر بێ دەلێی گەڕێ یان هەیە چووە بۆ سەیران ئەڵێ ئیلا دەبێ کچەکەشم بێ بەڵام ڕەنبێ ئافرەتەکە خۆی حەزی لێ نەبێ ڕەنبێ مێردەکەی بۆی نەگونجێ ڕەنبێ جەویان لەبار نەبێ ڕەنبێ نەخۆشیان هەبێ نەخێر ئیختیار بدە بەدەست خۆی تازە و ئەندامی ماڵی تۆ نەماوە بڵێ کچەکەم مێردەکەت خەسوەکەت خەزورەکەت چۆنی پێخۆش بوو کچی خۆم ئاگات لە دڵی ئەوان بێ تازە تۆ کچی ئەوانی لە ورد و درشتی تەداخول مەکە ئەوە دڵسۆزی نیە. خاڵی دووەم هەرگیز لای کچەکەت مەڵێ ئەوە فڵان کچە شووی کرد ئەوە ماوە بە نسیبیان بوو من ئەمانەم هەموو بە خاڵ نووسیوە و لە ڕۆژگاری ژیان لە خوێندنەوەم لە بیستنی بەسەرهاتەکانی ناو خێزاندا ئاماژەیان پێ دەکەم مەڵە کچی فڵان کەسی شووی کرد ئەوە ماڵە بە نسیبیان بوو کچەکەم تۆش چوویتە دەمی چ گورگ و چەقەڵێکەوە کێ شووی بەوانە دەکرد ئەگەر ئێمە نەبووینایە و خەڵیان لە خەڵەتاندینایە بەبێ ئەوەی تۆ هەست بکەی دڵی کچەکەت لەو ماڵە لەق کرد نەخێر بڵێ ماڵی تۆ لە هەموو ماڵێک باشترن ئەو کوڕەی تۆ بە نسیبی بووی بەڕاستی لە هەموو پیاوێک ڕێک و پێکترە سێیەم هەرگیز بە چاوی سووک سەیری کەس و کاری مێردی کچەکەت مەکە قەت بە ناوی بێ ڕێزی سەیریان مەکە چونکە تۆ چەند بە ڕێزبی لەگەڵیان کچەکەشت ئەوەندە بە ڕێز دەبێ لەگەڵیان چوارم زاواکەت وەکو کوڕی خۆت سیر بکە فعلا کورتە ئەو دەقەی مامۆستای ئاینی بە کابرا دەڵێ بڵێ واکچەکەم لە تۆمارە کرد و ئینکا حوتە زویجم کرد کە دەستیان بەردا لەو دەقەیەوە تۆ دایکی زاواکەتانی چونکە بە نەسی قورآن و شەرعی پێغەمە ساسەلم هەتا هەتا دەستنێژ لێی ناشکێ هەر لەو مەجلیسەدا کوڕەکە کچەکەتی تەڵاق دا ئەبەدا و ئەبەد جارش کە دەستنوێژی لە تۆ ناشچێ بوو بە ئەولادت تۆ بە چاوی کوڕ سەیری ئەو بکە واللهی ئەویش بە چاوی دایکایەتی سەیری تۆ دەکا ژیان خۆش دەبێ پێنجەم هەر کاتێک شەکەت هاتەوە بۆ ماڵیان سەردانت کرد و گلەیی هەبوو وتی بۆم خراپن خەسوم خراپە مێردەکەم خراپە ڕەزیلە قەد ئەگەر ڕاستیش بوو ئەگەر ئازاریش بەدڵت گەی لایەنگری مەکە بڵێ کچی خۆم ئەوە زۆر ئیعتیادیە ئەوە هەموو ژیانێک وایە قسە و پرتە و بۆڵێکیش لە ماڵدا دەبێ هەر گوێی مەدەیە تۆ هەوڵ بدە چاکتر بە ڕەنبە کچەکەم تۆ باش نەبووبی بەم شێوەیە پشتیوانی لێ مەکە کەوتی خەسوم بڵێ دەک خوا لە ناوی بەرێ ئەوە دڵکی بە مەموزینە ئەوەندەی کە بەرچاوی مەخە وتی مێردەکەم ڕەزی لە بڵێ کچەکەم بەخوا هەموو مێردەی پێی خۆشە خزمەتی کچ بکە بەس ڕەنبێ داماوە ئەوەندەی لە بارا بێ پشتیوانی لە ماڵی هاوسەرەکەی بکە بە قسە پشتیوانی لە کچەکەت مەکە دڵنیابە ئەمانە خێزانن من تەجروبەم هەیە لەسەرەوە چەند جار دایکی کچ فەقیرە خۆی خراپ کردووە لەگەڵ کچەکەی کچەکە و ئەوان ژن و مێردن شەڕیشیان دەبێ و ئاشتیش دەبنەوە بووک و خەسوون بە یەکەوە ئاش دەبنەوە سەرەنجام خراپەکە بۆ تۆ دەمێنێتەوە تۆ بە حساب دڵسۆزیت کرد لە بینی هەمویانە تۆ بە خراپەکار دەرچووی نەخێر بەس ژمانی شیرین بەس نەسیحەت بەس قسەی شیرین جێگا دەگرێ تۆوی خراپە وەکو تۆوی دڕک وایە قەت تۆوی دڕک مەچێری ئیشاڵە لەنێو خێزانەکاندا ڕۆڵی کوڕیش لە خێزانە دەورێکی کاریگەری هەیە دەچینە ماڵی ئیمامی علی ڕزا و ڕەحمەتی خوای لێ بێ کاتێ فاتیمە کچی پێغەمبەر صلی الله علیه و درا بە ئیمامی علی ڕۆژێکیان بانجی کردن دایکی ئیمامی علیش ناوی فاتیمەی کچی ئەسەدە کاتی خۆی پێغەمبەری صلی الله علیه و بەخێو کردووە کاتێ کە ئەم بووک و خەس و کوڕە بەیەکەوە دانیشتن ئەبو تالیب نەمابوو کۆچی دوایی کردبوو ئیمامی عەلی فەرمووی دایە گیان خۆت ئاگاداری وەزعی شاری مەدینە چۆنە ئەبێ بۆ ئاش بڕۆیتە دەرەوە هەن وەکو لە لادێکانی خۆمان دەهەبوو لە دەشا دوورکەوێەوە ئیشی بازار بازارەکە پەرش و بڵاوە فاتیمە مناڵکارە ئەمانەی پێناکرێن تکایە دایە گیان تۆ ئیشی سەرگەورەی ماڵ بە بۆ کاروباری دەرەوە باراژ بەرە، زۆر جار ئاوێکمان بۆ بێنە، کەلوپەلی بازاڕمان بۆ بکڕە. فاتیمەش لەبەر ئەوەی کە مناڵە دەتوانێ کاروباری ناو ماڵ جێبەجێ بکا. با جل بشوا، چێژ لێنێ، مناڵ بەخێوکا و منیش ئیشاڵڵا کرێکاری دەکەم و ژیانەکەمان دەگوزەرێنین. وەرن با کارەکان دابەش کەین. سبحان اللە تا ئەو خەسووە وەفاتی کرد، نەیگوت کوڕم هەی پاداشتت دامەوە، ئینجا ئیش بە من دەکەن، وتی کوڕێکم بەسەر چاو، چۆنتان پێ خۆشە وا دەژین. ئەم خێزانەی ڕۆژێک لە بینی ئەم بووک و خەسۆدا قڕێک دروست نەبوو خێزان دەتوانی ئیشەکان دابشکەی بڵێ ئامۆژن تۆ فلان ئیشە بکە من فلان ئیشە دەکەم پیاوەکە فلان ئیشە بکە ئەگە بە دەستە جەمعی دەست لە ناو دەست کار بکەی خێزان لەبەر یەک هەڵ ناوەشێ نەک مراقبە یەکتر بکەی تۆ وات کرد من دەبێ وا بکەم تۆ نەتکرد من نایکەم ئاوا مەبن ئەمجا پێغەمبەری خوا صلی سەلەم کە ئێمە لە خزمەت هەموو جمعەیەک باسی پێغەمبەر صلی سەلەم دەبێ بکرێ هەر مەجلیسێک باسی پێغەمبەری تیا نەبێ قسە بەرەکەتی نابێ بزانین چۆن ڕێزی لە خەسووی گرتووە ئەی گەنجان فێر بن ئاوا ڕێز لە خەسووتان بگرن پێغەمبەری خوا صلی سەلەم لەناو سەحابەکاندا دانیشت بوو خەسووی ناوی ئوم ڕومان بوو داشی حەزەتی عایشە خێزانی ئیمامی ئەبوبەکر بەوێدا تێپەڕی پێغەمبەری خوا صلی اللە علیە و سەللەم لەناو ئەو هەموو گەورە پیاوەدا فەرمووی من صره ان ينظر الى امرأة من الحور العین فلینظر الى ام رمان فەرمووی هەر کەسێ حەز دەکا سەیری ئافرەتێک بکا کە حۆری بەهەشتە کە حۆریەکانی بەهەشتە با سەیری ئەم خەسووی من سەیری ئوم ڕومان بکا چ پیاوێک هەیە ئەوەندە خەسووی خۆش بوێ لەبەر چاوی ئەوەندە جواب بێ نەگو ئای لەو پیرێژنە سەراسنە نەخێر فەرمووی حۆرلعینە یعنی هێندە لەبەر چاوم جوانەوە مژدەی بەهەشتیشی پێدا و کاتێک کە خەسووی وەفاتی کرد پێغەمبەری خوا صلی سەلم بە شانی مبارەکی چۆز ژێردا جەنازەکەوە و بەدەستی مبارەکی خستێ ناو قەبرەکەوە وە لەسەر قەبرەکەشی وەستا و فەرمووی، اللهم انک تعلم ما لاقت ام رمان فی سبیلک، خوایە خۆت عالمی ئەم خەسوەی من ئەم ام رومانە لە پێناوی ئەم دینی ئیسلامەدا چی لێ بەسەر هات و چەند ناڕەحەتی چێشت، خوایە پاداشتی بدەیتەوە بە پاداشتی خۆت. هەرچەند ڕێزی خەسووت بگری ئەوەندە لە دڵی خێزانەکەتا شیرین دەبی، سەرەنجام بەختەوەری خێزان دروست دەبێ. قەت لە لای خێزانەکەت مەڵێ خت دایکت وا بوو وای کرد پیرێژنێکی بەد فەساڵە پیرێژنێکی عاقبە شەڕە نەخێر وەکو پێغەمبەر ساسەن ئەمە سونەتی پێغەمبەرە ئەمەش کرداری پێغەمبەرە لەگەڵ خەسوویدا پاشان ڕۆڵی باوک خەزوری کۆڕ واتە باوکی کچەکە ئەی باوکی بە ڕێزۆربەتان کچتان هەیە دەوری تۆش زۆر کاریگەرە بۆ ئەوەی نەهێڵی ئەم خێزانە بەختەوەری لێ تێک بچێ بزانین پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم چی کردووە لەگەڵ زاواکانیدا بە چاوی کوڕایەتی سەیریان کە وابزانە زاواکەت یەکێکە لە کوڕەکانت چونکە مەحرەمی ماڵەکەتە چونکە وەکو عەرزم کردن بەس بە مارەکردن هەتا هەتایە خێزانەکەی تۆ دەستنوێژی لەو زاوایان ناشچێ بوو بە ئەولادی ماڵەکەت پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم یەکێ لە زاواکانی ئیمامی عوسمانی کوڕی عەفانە کاتێک کە ڕوقیە و ئوم کلسوم دوو خوشک بوون دوو خوشک بوون دوو کچی پێغەمبەر صلی اللە علیه زۆر یەکتریان خۆش دەویست دوو ساڵ تەمەنیان لە بەیندا بوو بەبێ یەکتری نەدەژیان ئەولادی حەزەتی خەدیجە بوون چونکە پێغەمبەر صلی اللە علیه لە خەدیجە و لە ماری قبطی نەبێ مناڵی نەبووە لەو کاتەدا کە ئەم دوو کچە پێگەیشتن تەمەنی شووکردنیان بوو بە شەوێک خوازبێنیان هات ئەبوو لە هەبی مامی پێغەمبەر صلی الله هاتە خوازبێنیان بە یەک شەو هەردووکیانی پێشکەش کران خاتو خەدیجە پرسی پێکرا پێغەمبەر صلی الله فەرمی خەدیجە خان تۆ دەڵی چی خوازبێنی کچەکانمان هاتووە هەردووکیان بۆ دوو برا بۆ هەردوو کوڕەکەی ئەبوو لە هەبی مامم فەرمی وەڵڵاهی هەرچەند دایکیان موشکیلەیە ئوممو جەمیلی ژنی ئەبو لەهەب زۆر کەللە ڕەقە بەڵام ئەی محەممەد چونکە ئەبو لەهەب مامی تۆیە هەر پێشکەشیان بە لەبەر خاتری تۆ سبحان الله لەو خێزانە چونکە مامی تۆیە شەبێ من قسەی تیا نەکەم لەبەر خاتری دڵی تۆ ئەی محەممەد پێشکەشیان بێ هەردوو کچەکەیان مارە کران و بە شەریعەتی ئەو کاتە کە لەسەر دینی حەزەتی ئیبراهیم بووە مانجێکی نەبرد پێغەمبەری خوا صلی الله علیه و سلم وحی بۆ هاتبووە بە پیان صلی الله علیه و سلم ئەو کاتە ئەبو لەهەب بانگی هەردوو کوڕەکەی کرد، وتی، محەممەد شێت بووە، کچی پیاوی شێتم ناوێ بێتە ئەم ماڵە و مێشکی کوڕەکانیشم تێک دا. یان من باوکتان نیم و لێم بێ بەرین، یان دەبێ ئێستا بڕۆنە ماڵی محەممەد و هەردوو کچەکەی تەڵاق دەن. چون لە دەرگایاندا و پێغەمبەر سەڵسەڵەم پێشوازی کردن بە دڵێکی سافەوە کە دەراگایان کردەوە وتیان دانانیشین هاتوین هەردوو کچەکەت بە یەک دەقە تەڵاق دەین چونکە کچی پیاوی شێتمان ناوێت تۆ پیاوێکی شێت بووی پێنج ساڵ سام زۆر دڵ ناڕەحەت بوو کچەکان زۆر دڵ ناڕەحەت بوون گەلێک کچ هەیە ئەوەی لێ بەسەر دێ لەم زەمەنەدا کچی خۆم خوشکی خۆم دڵ ناڕەحەت مەبە پەنا بۆ خەم و خەفەت مەبە کە ئاوات لێ بەسەر هات دڵنیابە خێرێک لەوەدا هەیە ان شاء الله ئەم ماڵە خەم و خەفەت و فرمێسک بەسەریان ناباری دوو کچت بەبێ بەهانە تەڵاق بدرێ بە یەک دەقا کاتێک کە پێشکەشت کردووە پیاوەتیت کردووە کەچی ئەو بەو نامەردێ جوابت داتەوە سبحان الله هەمووی مانگێکی پێنەچوو ئیمامی عوسمان لە دەرگایدان پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم زۆری پێ خۆش بوو ئەم پیاوە حەیا و حورمەتدارە ببێتە زاوای و کەسی نزیکی لە سەرەتاکانی ئیسلام و مسوڵمان بۆ خاتوو ڕوقیەی پێشکەش کرد بەڵام کاتێک کە ماوەیەکی پێ چوو چوونە حەبەشە و هاتنەوە بەهۆی نەخۆشیەوە خاتوو ڕوقیە کۆچی دوایی کرد پێغەمە ساڵ سەلم ئەوەندە لەم زاوایە ڕازی بوو ئەی ئافرین زاوە ئەوەندە دڵی خۆت بکەیەوە لە ناو دڵی خەزورتا پێغەمبەری خوا خۆی ملی گرت و فەرمووی ئوممو کلسومیشم ماوە، بەخوا حەیفە بۆ پیاوێکی وەک تۆ نەبێ، وەرە کچی دووەم من لێ مارە دەکەم. سبحان اللە ئەویشی لێ مارە کرد و ژیانێکی زۆر بەختەوەرانە دەژیان، بەڵام هێشتا پیامبەر صلی اللە علیه و سلم بۆ خۆی لە ژیاندا بوو ئوممو کلسومیش وەفاتی کرد. دەفەرمێ کە لەسەر قەبران هاتنەوە خەڵک وایان دەزانی پیامبەر صلی اللە علیه و سلم گلەیی لە ئیمامی عوسمان هەبێ وەکو مرۆڤێک، ها بڵێ دوو کچم لای هەردووکیانی کوشت، ئەم پیاوە ژن کوژە، فەرمووی خەڵکینە ئەم عوسمانە زۆر ڕێک و پێکە زۆر زاوایەکی بە وەفایە خۆزگە دە کچی ترم ببوویایە یەک بە یەک بەخوا هەر هەموویانم دەدا بە عوسمان ئەگە دە کچی ترم ببوویایە هەر هەموویانم یەک بە دوایەک لەم پیاوە مارە دەکرد چونکە ئەوەندە زاوایەکی ڕێک و پێ پیاوێکی شەریفە چەند خۆشە ئینسان لە بینی متمان ئاوا لە بینی خەزوو خەزوورا هەبێ زاوایەکی تری پێغەمبەر صلی الله علیه و سلم ناوی ئیمامی عەلیە کە زاوایەتی و ئامۆزای پێغەمبەری شا صلی الله علیه و سلم پێغەمبەری خوا کاتێک کچەکەی پێشکەش کرد و گواسترایەوە ماڵێکی فەقیر و هەژار بوون پێغەمبەری خوا صلی الله علیه و ڕۆژێ چوو بۆ سەردانیان ئەی باوک لە سیرەی پێغەمبەر صلی الله علیه و فێر بە بزانە ئەگە کێشەیەک کەوتێ نێوان کچەکەت و زاواکەتەوە چۆن چارەسەری دەکەی کاتێ پێغەمبەر صلی الله علیه و چووە ماڵیان و لە دەرگای داود و پێشوازی کرا سەیری کرد ئیمامی علی دیار نییە فاتیمە بەس بە ڕوخساریا دیارە خەفەتاویە لەو کاتەدا فەرمووی، کچەکەم دەم و چاوت باش ناخوێنمەوە، ئەڵێی خەم و خەفەتێک و پەژارەیەکت هەیە، ئەی عەلی لە کوێیە؟ وتی، وەڵا ناکۆکییەک باوە گیان کەوتە نێوانی من و عەلییەوە، کێشەیەکی بچووک ڕووی دا، عەلیش تۆرا و ماڵەکەی بوو بە جێهێشتم. هەی ئافەرین پیاو، نەیگو بەژنەکەی بڕۆ هەست بڕۆ بۆ ماڵی باوکت، کە تووڕە بوو عەلی بۆ خۆی ڕۆی ماڵەکەی بۆ فاتیمە بەجێهێشت، نەک ئافرەتەکە و نەک خێزانەکەی دەرکا بۆ ماڵی باوکی. پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم فەرمووی ناکۆکی وەکو چی لە ڕیوایەتێکا دەفەرمێ حەزەتی فاتیمە فەرمووی باوە گیان نهێنی مێردەکەم بۆ باوکیشم باز ناکەم سبحان الله نهێنی مێردەکەم بۆ باوکیشم باز ناکەم با ئەم پەیوەندی هەر لە بینی ژن و مێردا بمێنێتەوە زۆر جار هەیە کچەکە یەک قسەی بچووکی پێ بوتراوە هەر کە چاوی بە باوکی کەوت ئەوەندەی دەڕێسێ و ئەوەندەی گەورە دەکا ئەم زاوایە لەبەر چاوی خەزووری دەکەوێ فاتیمە باسی ناکا ئەگەر بۆ پێغەمبەری ئەمین بێ بۆ باوکی بەڕێزیشی بێ بۆ حەزرەتی محمد صلی الله علیه وسلم ئەم خاڵە زۆر بە گەورن وەرگرن کچانی بەڕێز کاتێ شوت کرد و باوکت لێی پرسی کێشەشت هەبوو لەگەڵ مێردەکەت هەر بیشارەوە باسی مەکە جارە چاوەڕێ بکە لەوانەیە ئەم کێشەیە زۆر بە ئاسانی حل بکرێ با باوکت دڵی بریندار نەبێ چونکە جێگای قسە چاک نابێتەوە لە دواییدا لە مێژوودا بەسەرهاتەکەتان لەبیر نەچێ هەر لە ماڵی ئیمامی عەلیداین ئەڵێ ژن و پیاوێک کوڕ و کچێک کە هاوسەری یەکتر بوون کێشە کەوتە بەینیانەوە خێزانەکە ئاژاوەیەکی کەوتە بەینەوە پیاوەکە بە ژنەکەی وتی هەستە بڕۆ هەستە دەرت دەکەم دەستی کرد بە گریان گریانەکەی نەدەنیشتەوە نەویست بەو گریانەوە بڕاتە کۆڵان وتی باشە لێم گەڕێ باکە گریانەکەم تاو بۆ دڵم ئاسوودە بوو ئەم ماڵە بەجێ دێڵم لەو کاتەدا لە دەرگادرا کابرا چووە ژوورەوە بە خێزانەکەی وتی، بڕۆ بزانە کێیە؟ بە چاوی فرمێسکەوە چوو سەیری کرد دایک و باوکی هەتووی هاتبوون بۆ سەردانی، لە دێیەکیکەوە لە شارێکیکەوە هاتبوون. بە سواری گوێدرێژ بەو بیابانە گەرمەدا کاتێک هاتن و باوکەکە چاوی بە کچەکە وتی، کوڕم کچم ئەوە بۆ وا دەگری؟ کابراش لە ژوورەوە مێردەکەی لە پەنجەرەوە گوێی لێیە وتی، باوە گیان سبحان اللە چەند دڵمان بە یەکەوە پاکە، لە بەیانیەوە بیری تۆ و دایکم کردبوو، بەیانیەوە بۆ ئێوە دەگریم بەو خوایە. پیاوەکەم مەجای نەبوو بمهێنێتەوە نێو بۆ ئێوە دەگریام دوعام کرد گوتم خوایە بە یەکمان شاکەی چەند بیری باوک و دایکم دەکەم نەیگوت شەڕمان بۆ دەرکراوم باوکەکە وتی لە خوا بەزیا بێوا چەند دڵمان بەیەکەوە پاکە بەخوا منیش لە دوێنەوە عەشقی دیداری تۆم و سەردانی تۆم کچەکەم باوەشیان بەیەکا کرد و پیاوەکە لە پشت پەنجەرەکەەوە گوێی لەم قسەیە بوو عرەقی شەرمەزاری دەرکەوتی ئەی ئافرین ئافرەت وەمزانی ئێستا بۆ باوکی دەجێڵەوەی باوکە مەیە ژوورەوە خێرا لە خوا بەزیاێ هاتی بە شوێنمە خۆ من دەرکراوم ئەم کوڕەش مرد بوو بانگی خێزانی کرد وتی ئەوە چیت وت وتی تخوا باباوکم لەو ڕێگا دوورەوە هاتۆ بە دڵی شکاو نەگەڕێتەوە با ئەم کێشەی لە بینی خۆمان ناجارێ پی نەکەین و ڕووی ناخۆش نیشانی یەکتر نەدەین وتی من خەجاڵەت و پەشیمانم تۆ ئافرەتێک بی شایانی ڕێزی داوای گەرنازایی لێ دەکەم وەعد و بەڵێن بێ ئەوەی لە نێوانماندا ڕوویدا کۆتا جاری ژیانمان دەبێ ئەمە بە خێر گەڕا دەتوانی زۆجار شەڕەکان بژێڕی بە خێر بەڵام بە تۆزێ تەحەمول بە تۆزێ سەبر پێغەمبەری خوا صلی اللە علیە و سەلەم دووبارەی نەکردەوە لە فاتیمە نەفەرمێت دەبێ هەر پێم بڵێ ئەی چۆن هیچ نەبووە چۆن هیچ نەبووە ئەی بۆ ڕوخسارە دیارە ئەی بۆ عەلی تۆراوە لە جیاتی ئەوە فەرمووی عەلی لەکوێیە وتی وەڵڵی پێغەمبەری خوا ڕۆیشتە دەرەوە باوە گیان نازانم پیامبر صلی الله علیه و سلم رویش بدویدا کۆڵان و کۆڵان گەڕا هەتا چۆ مزگەوت سیدەکە ئیمامی علی لەسەر گڵەکەی هەیوانی مزگەوت لەسەر ئەو گڵە خۆڵاوێ خەوتووە پیان ساسم دەستی لە ڕوومەتی دا فەرمووی قم یا ئەبا توراب هەستە خۆڵاوی هەستە تۆزاوی ئەوە چیە تۆراوی ئەڵی تۆراوی پیان سەیری کرد عەباکەی هەموو خۆڵاوی بووە فەرمووی هەستە تۆ ئەوە تۆراوی لە ماڵەوە دەریان کردووی هەستە کوڕم هەستە با بڕۆینەوە هەی خۆڵاوی ئیمامی عەلی و قسەی زۆر پێ خۆش بوو قەلبی نەدەچەوە فەرمووی باشترین نازناو ئەبو تورابە خۆڵاویە چونکە پیان ساسم لەو دڵ ناڕەحەتیە ئاوا دڵی دامەوە دەستی بەسەرما هێنا فەرمووی هەستە با بڕۆینەوە کە گەیشتنە بەردەگا سەیری ئەم حیکمەتەی پێغەمبەری خوا کە صلی اللە علیە و سلم ئەمە سوننەتەکانی پێغەمبەرن ئەمە ڕێبازی ئەو زاتە پیرۆزەیە دەفەرمێ ئا لەو کاتەدا فەرمووی عەلی تۆ بڕۆ ماڵەوە من تۆزی ئیشم هەیە فەرمووی قوربان ئەی پێغەمبەری خوا بێت تۆ لە پێشەوە بڕۆیتە ژوورەوە ماڵ ماڵی خۆتە خۆ ئێمە خاوەنی ماڵ نین فەرمووی دە تۆزێ بڕۆ ژوورەوە ئیمامی عەلی نارد ماوەیەکی پێچوو با ئەم جارە بڕوا لەگەڵ فاتیمەیا دوو قسە بکە با ئاش ببنەوە با ئەم بەسەر ئاشتەکانە بچێتە ژوورەوە لە پێشەوە خۆی بە دەرگادا نەکرد کە چوە ژوورەوە ئەم دوو خێزان دڵیان چاک بووەوە ئەم جا پێغەمبەری خوا صلی الله علیه و سلم لە نێوانیان دادانیشت و زۆر دوعای خێری بۆ کردن بەبێ ئەوەی بزانێت کێشەکە لەسەر چ ڕووی داوە ویان لێیان بپرسێ یان مشکلەکە گەورەتر کە با ئێمە ئاوا باوکی کچ ڕەفتار بکە هەر لە ماڵی ئیمامی عەلی داین یەک دۆشەکیان هەبوو زۆرجا خەڵک دەڵێ خێزان کچەکەم ماڵەکە فەقیرن باوەڕتان بێ زۆرجا فەقیری مشکلەیە بەڵام هەموو مشکلەیەکیش نییە کچەکەی پێغەمبەر صلی الله علیه کە شووی کرد بە ئیمام علی ماوەی دە ساڵ تەنها یەک پێستیان هەبوو پێستە بەرانێک لەسەری دەخەوتن لە جیاتی دۆشە و کوسی سەم و نازام چی و چی یەک پێستە بەرانیان هەبوو لەگەڵ بەتانیەکە بەسەر خۆیان دادا پێستە بەرانەکەشیان ڕادەخست حەزرەتی فاتیمە فەرمووی عەلی بۆ ناچێ خزمەت باوکم بڵێ ژیانمان زۆر خراپە ئەگەر تۆزێ یارمەتیت بدا و موچەیەکت بۆ ببڕێتەوە تۆش کرێکاری نەکەی لە ماڵەوە هاوکاریەکم دەکەی ئەفەرمێ باشە ئیمامی عەلی چووە خزمەت پێغەمبەر صلی الله علیه و سلم هەرچەندی کرد لە ڕووی نەهات بڵێ بۆ ئەوە هاتووم هاتەوەتی فاتیمە بەخوا لە ڕووم نەهات بە باوکت بڵێم وەرە با بەیەکەوە بڕۆین دەفەرمێ ئەم جارە کە چوون ها باوک چەند ژیر ئەبێ چەند ژیر بێ کە پێغەمبەری خوا صلی الله ئەم جارە بینینی فاتیمەشی لەگەڵا هات فەرمووی بەخوا عەلی شتێک هەیە ئەم هاتنە یەکەم جار و بێ قسەکردن و دووەم جار فاتیمە لەگەڵ خۆیان دە فاتیمە لە دەم و چاوتا شتێک دەخوێنمەوە باوکی ژیر بەس بە سەیرکردنی کچەکەی ئەزانێ دەم و چاوی شتێکی تیا دەخوێندرێتەوە وتی باوە گیان وەڵای بیستومانە پارەو پوڵێکی زۆر هاتۆتە دەوڵەتی مەدینەوە تکایە موچەیەکی گەورە و باش بۆ عەلی ببڕەوە و موچەیەکیش بۆ من کە کچی تۆم ببڕەوە بۆ ئەوەی کە هەم خزمەتکارێک بگرین هەم عەلی ئەوەندە کرێکاری نەکا لە ماڵەوە ئاگایەکی لە مناڵەکان بێ هاوکارێکی من بکە پێغەمبەری خوا ساسان فەرمووی بەداخەوە ناتوانم بەداخەوە ناتوانم وتی باوەجیان بۆ؟ فەرمووی ئاخر ڕۆڵە خۆ ئەو پارەیە کە هاتووە هی من نییە ئەوە پارەی دەوڵەتە ئەوە پارەی میللەتە چۆن پارەی میللەت بۆ کش و زاوا سەرف دەکرێ خۆزگە هی خۆم بوویایە خۆزگە هی خۆم بوویە جاچ من چاوم لە عەلی نەبێ عەلی شێرە پیاوی ئیسلامە چوار کەس مسلمان بوو چوارەمین کەسیان عەلی بوو لە سەرەتاکانی ئیسلامەوە تۆ ڕوقیە و ئومو کلسومیش مردوون زەینەبە وەفاتی کردووە لە دوای هەر هەموویان تۆم بۆ ماویەوە لە ئەولادەکانم ئیبراهیم و قاسم و عەبدوڵڵا و تاهیر نەماون بۆنی حەوت ئەولادم بە تۆوە ناوە بەڵام وەڵڵاهی ناتوانم دەست بۆ یەک دیرهەمی ماڵی ئەو میللەتە بەرم و بیدەم بە تۆ قارەمانەکانی وڵاتی ئێمە من زۆر جار مەسولین و کابراسان زۆربەی ژیان نامەکانم خوێندونەوە باوەڕکار لە لێواری مەرگ بە دەیان جار گەڕاونەوە لە پێناوی ئازادی کوردستاندا خۆیان گر بەرامبەر بە هێرشی دەبابە بەڵام بەداخەوە کە چوونە سەر کورسی حکم خۆیان نەگر بەرامبەر بە هێرشی دۆلار ئەوە قارەمانێتی پێغەمبەر صلی الله علیه و سلم لە کاتی هەژاریدا خۆی گرت بەڵام لەوە قارەمانتر ئەوەیە خەزێنە لەبەر دەستدا بێ تاقە یەک کچت هەبێ حەوت ئەولادت مردبێ و بوونی هەمویانت بە ئەوەوە نابێ خاتو خەدیجە بۆی بەجێ هێشتبی عەلی شێری خوا زاوات بێ ئەوەندە محتاج بن نەتوانی درهەمێکیان بدەیە لە ماڵی میللەتەکە بڵێ کچەکەم ناتوانم ماڵی من نییە ماڵی میللەتە بەداخەوە کار بەدەستانی کوردستان ئێوە شۆڕشێکی باشتان کرد من ناڵم دەبێت گەنج و لاوەکانمان نەڵێن ئەمانە هەر هیچیان نەکردووە هەموو ژیانتان زەڕوی سفر نابێ بەرامبەر بە دەبابە خۆڕاگر بوون بەڵام کە چاوتان بە دۆلار و لاش لافاوی نەوت کەوت بەداخەوە خۆتان نەگرت بەداخەوە چێ هەیە زاواکەی زۆر خۆش بەخت نەبێ لەو مەسولانە کێ هەیە کچەکەی زۆر خۆشبەخت نەبێ لەو مەسولانە ئەی کوڕو کچی هەژارەکان یادی ئەنفالە دوێنێ چوار دەی چوار یادی ئەنفالە بەڵام بەداخەوە بەهۆی ناکۆکی ناوماڵی کورد ئەنفالیش دابەش بوو بەشێکی بایکۆتی دەکا بەشێکی لەرقیەوەکەی کە بەشداری دەکا هەڵەبجە دابەشکرا ئەنفال دابەشکرا کۆڕەو دابەشکرا ئای ئەم تەفرەقەی ناوخۆی ئەم میللەتی کوردە زەحمەتە بەخوا بێڵێ بە هیچ ببێ بەداخەوە بگەڕێنەوە بۆ شەریعەتی پێغەمبەر صلی الله علیه وسلم بڵێ من ئەم ماڵە هی میللەتە عزەتی خۆم شۆڕشی خۆم خەباتی خۆم نافرۆشم بە پارە بە عزەتەوە بمێنەوە والله هەموو هی جەماوەرە جەماوەر ئێمە کاسپیمان بەسەرەوە دەکرێ مەلا هەیە بەسەر میللەتەوە دەژێ نوشتەم لایە ئا ئەمەندە دەبێ هەمووی زدۆلی زەڕ بوو ئەمانە بە پارەی خەیاڵی بە ناوی مێزەری مەلایەتیەوە بەداخەوە بۆ کێشەی خێزانی نووسراوە وەڵڵاهی هەمووی فاڵە هەمووی جادووە هەمووی سحرە لە خەڵک دەکرێ بە ناوی مێزەری مەلایەتیەوە بەراوی جبەی پیرۆزی پێغەمبەرەوە سەلم وسلم ئاگادار بە ئاگادار بە ئەی میلەت خە دەڵە ڕاپەڕینی جەماوەری کوردستان لە نەوەت یەکە یەک پێشمەرگە لەم وڵاتەیان نەبوو کە جەماوەر ڕاپەڕینی کردووە هیچ منەتێکی خەڵکمان لەسەر نییە ئەنفال کرا پێم بڵێن بەس کوڕی ڕەش و ڕووت ئەنفال نەکراوە لەناو پێشمەرگەدا بەس ڕەش و ڕووتەکە ماڵ و منداڵەکەی ئەنفال کرا یەک ئەندامی من بە تەحەداوە دەڵێم ڕوو لە حیزبەکانی کوردستان دەکەم یەک ئەندامی سەرکردایەتی هەر حیزبێک ماڵ و منداڵی ئەنفال کرابێ حەقی خۆیەتی منەتمان بەسەرا بکە یەک ئەندامی مەکتەبی سیاسی حیزبێک لە کاتی ئەنفالدا ماڵ و منداڵی ئەنفال کرابێ حەقی خۆیەتی منەتمان بەسەرا بکە بەس ماڵ و منداڵی پێشمەرگە ڕەش و ڕووتەکە فەقیرە ئەنفال کراوەی کە بەدڵی خالیسەم موخلیسەم بۆ کوردایەتی خەباتی دەکرد ئەندامێکی سەرکردایەتی حیزبەکە ئێستاش لەم وڵاتەدا کاربەدەستی گەورەیە مناڵ و ژنەکەی گیرابوون لە ئەمنی کەرکووک جوابی ناردووە بۆ مستەشارێکی ئەو زەمەنە زەمەنی بەعس وتوێتی بەس ژن و منداڵەکەم بەردەن چونکە بیستومە جگەرەیەکیان بە لەپەدەستی کوڕە نازدارەکەمەوە ناوە من ئەندامی سەرکردایەتیم لە دەرەوە حکومەت کێی بوێ بۆی دەکوژم کێی بوێ تەسلیمی دەکەم چی بوێ خیانەت دەکەم ئەو خەڵکت بووە بە هەدەردا نە تێشفەقیرن نە بڕوا بۆ ناو حکومەت نە بڕوا بۆ ئێران هەتا بانفالکردنتدا ئەوانش دەبێ لە ڕۆژی چواردەی چواردە حەوا بوو لاپەڕەکان هەڵدرێنەوە بزانین کێ ئەم میللەتەی وا لێ کرد وابزانین ئەم سەرکردانەی ئێمە دەیانگوت وا ئافرەتی کوردی ئەنفالکراو لە میسرە دەخۆ حسنی مبارەک نەما لە جیاتی بچن بۆ سەیران بۆ شەرم شێخ دەی وەرن ئەمجا بە دووی ئەنفالکراوەکاندا بگەڕێن خۆ ئەمجا مەجالتان هەیە وانە ئەی بزان کچە کوردەکان کە بڵێن میسریەکان بردویان و فرۆشراون ئەی ئەمڕۆ ئەمڕۆ بۆ بە دویاندا ناگەڕێن خۆ حسنی مبارەک نەماوە خۆ سەرکردەکانیان نەماون ماڵی میلەتەو تخوا دەستکاری مەکە زەمەنی پێغەمبەر صلی سەلەم کە بەختەوەری هەبوو هی ئەو دەست پاکیە بوو فاتیمە و عەلی بەدڵی شکاوەوە گەڕانەوە گەڕانەوە بۆ ماڵەوە لەسەر پێستە بەرانەکە هەردووشیان دانیشتون پشتیان بە دیوارەوە دابوو عەباکەیان بە قاچیان دادابوو پێغەمبەر صلی الله علیه و سلم زانی ئەم دوانەش کەلێنێک لە دڵیا چەند ناخۆشە کەسێ بێ و بەدڵی شکاوە بڕواتەوە خۆی نەگەڕ ڕۆیش بۆ لایان کە بینی لە تەنیشت یەکەوە دانیشتون فەرمووی مەکانەکم مەکانەکم دانیشن لە شوێنی خۆتان دانیشن لە شوێنی خۆتان مەجوڵێن لەسەر فەرمانی پێ سەسم لە شوێنی خۆیان نەجوڵان فەرمووی کەلێنەکە گەورەتر کەن و بابێمە نێوانتانەوە چوە لە نێوانی ئەو بووک ئەو کچە و ئەو زاوای دادانیشت و هەر دەستەی خستە سەملیەکیان هەردووشیانی ماچ کرد فەرمووی ئێوە خۆشەویستترین کەس من لە دنیادا بەڵام وەڵڵەهی ناتوانم ماڵی ئەو میلەتە کە ئەو میلەتە پارەی بۆ هاتووە ئەو حکومەتە با من پێغەمبەری خواش بم با سەرۆکی دەوڵەتیش بم کچە ئازیزەکەم تخوا عاجز مەبە ئەی عەلی عاجز مەبە بڵێ من ئەم ئیسلامە کە ئێستا خاوەنی پارەیە بە خوێنی من ئاودراوە تۆ یەکەمین چوار کەس هەبووە چوار مسلمان لەسەر زەویدا چوارەمین کەسیان تۆ بووی ئەی عەلی لە منداڵیەوە مسلمانی بەڵام ئەم پارەی میلەتە بە کەس حەڵاڵ نییە بە حەقی خۆی نەبێ بە موچەی خۆی نەبێ بەڵام وەرن شتێکتان فێر دەکەم ها جاری وایە هەر شەر نییە پارە بدەی بە بووکەکەت شەرت نیە هەر پارە بدەی بە کچەکەت دوو وشەی خێریش بە بیرهێنانەوەی خوا فەرمووی شتێکتان بدەمێ باشتر بێ لە پول و پارە و باشتر بێ لە خزمەتکار و یارمەتیدەری ماڵ ئیمامی عەلی و خاتوو فاتیمە فەرموویان بەڵێ فەرمووی کچی خۆم کوڕی خۆم ئەی عەلی هەر وەختێ چوونە سەر جێگای خەوتن کە ڕاکشان بە یەکەوە مەخەون حەتا سی و سێ جار دەڵێن سبحان اللە، سی و سێ جار دەڵێن الحمد للە، سی و سێ جار دەڵێن اللە اکبر لە جواری ئەوە نەوەت و نۆ بۆ سەتەکەی بڵێن لا اله الا الله وحده لا شریک له ئەفەرمووی ئەم زیکرە بکەن دڵنیابن بەیانی کە هەستای خوا کار ئاسانی ڕۆژی داهاتوت بۆ دەکا ئەها جاری وا خوا بەبیری بێنەوە بەڵێ کچەکەم کوڕەکەم تەوەکولت بەسەر خوا بێ خوا بناسە وەڵی کەم باوک هەیە کەم خەزور هەیە ڕۆژێ لە ڕۆژان بە کچەکەی و بە زاواکەی بڵێ کچم کوڕم ئاگاتان لە خوا بێ ئاگاتان لە دینداری بێ هەر باز باسی دینار و دۆلار و سیارە و خانوەکە نەگۆڕی ماڵەکەت وا لێ نەکرد کێ نەعوزبیلا باسی خوا دەکا خوای بەبیر بێنەوە بڵێ زیکری خوا بکە، بڵێ پاک و خاوێنی بۆ تۆ یا اللە، بڵێ خوایە حەمد و سەنا بۆ تۆ، چانێ لەشم ساغە، چانێ ئەو پێستەیە هەیە، چانێ ئەو دار و دیوارەیە هەیە لەناویا دەژیم، پێغەمبەری خوا لەبەر چاوی گەورە کردن، بڵێ خوایە تۆ گەورە و دەسەڵاتداری هەموو دەسەڵاتدارانی، خزێنەکانی ئەرز و ئاسمان بەدەست تۆون، زۆر ئاسانە لەم فەقیرە ڕزگارم کەی و دەوڵەمەندم کەی. فەرمووی بڵێ خوایە تۆ شەریکن نیە ئەمەی فێرکردن ئەم ووشە جوانانە پیاوێک لە ئیمامی عەلی فەرمووی ئەوەتان کرد فەرمووی ئەرە واللە واللەی هەستمان کرد بەیانی فاتیمە هەمان ڕیشی ڕۆژانی دەکرد هەستی بە ماندووبوون نەدەکرد من هەمان کرێکاریم دەکرد بەردەوام دڵم ئاسوودە و ئیسراحەت بوو فەرمووی لە ڕۆژی جەنگی سەفینیشە ئەو زیکرەم هەر لەبیر نەچۆوە دەی زیکری خوا بکە. ئەمە پەیامی پێغەمبەر بوو صلی اللە علیە وسلم بۆ بووکەکان، بۆ زاواکان، بۆ خەزوورەکان، بۆ خەسووەکان، با لە دینی ئیسلامدا ان شاء اللە شارەزا بین. ئاخری وتارەکەم بە دوو سێ وشە دەڵێم ئەوەیە ئەی بووکی بەڕێز زۆر جار پرسیارمان لێ دەکرێت ئەڵێ مامۆستا دوو ڕێگام لەبەرە دڵی مێردەکەم هەڵبژێرم یان دڵی دایک و باوکم هەڵبژێرم بۆ نمونە جاری وایە مێردەکەی ئەڵێ نابێ هاتوچێ ماڵی باوکت بکەی هاتوچێ ماڵی خوشکەکەت بکەی ئاگات لە دڵی مێردەکەت بێ کە دڵی ئەو چاک بوو دایک و باوکت هەر دایک و باوکی خۆتن دڵنیابە لێن ناڕەنجێن ئەو ئامۆژگاریە جوانە لە گوێگرن وتیان ئەی پێغەمبەری خوا ئەی چ کەسێک حەقی لە هەموو کەس زیاتر هەیە لەسەر پیاو فەرمووی دایکی فەرمووی ئاگال لە دایکت بێ چونکە دایکت هەر لەگەڵ تا دەژی ها دایک لەگەڵ کوڕە ناچارە خۆ بۆ کوێی دەرەکەی ئاگات لە دایکت بێ و ئاگات لە خێزانەکەشت بێ و ئاگات لێ بێت تۆش ئەی بووکی بەڕێز دایک و باوک قەت دڵیان لە تۆ ناڕەنجێ ئاگاداری دڵی مێردەکەت با باشترە و چونکە لەگەڵ ئەوا دەژی و ئەگەر کەسێک دایک و باوکێک وتی بە کوڕەکەی ئەمەز مەسەلێکی شەرعیە کچی خۆم دەبێ ئللا شوو بە کوڕی فڵان کەس بکەی ئیلا دەبێت شو بەو برازایان بکەی بەو ئامۆزایان بکەی بەو خوشکەزایان بکەی ئەینا لێت بێبەریم و دایکت نیم ئەو گەلێ جار ئەو مشکلە ئێستا لەم لەم سەردەمی سەدەی بیست و یەکە لە ساڵی دوو هەزار و یانزە دا کوڕی گەنج هەیە چۆ دەخوازبێنی ئافرەتێک بە دڵی خۆی هەردووشیان محتەرەم دایکەکە بۆتە بەردێکی خڕۆڵە ئەم کچەم بۆ خوشکەزایەکی خۆم داناوە بابە زەمەنی ئەوە نەماوە خوشکەزای خۆت هەر خوشکەزاتە خۆ کچەکەشی بدەیە هەر خوشکەزاتە برازا ئەرێ لە برازا نزیکتر دەبێتەوە خۆ پەڕی بوو بە زاوا لە ڕۆم بێ لێت بێتە دوژمن برازا ئەی لەوە زیاتر دەتەوێ بیخەی ناو خۆتەوە هەر برازاتە چی پێویست دەکات بە کچ بێتە برازایەکە زیاتر بکە نەخێر پارو بۆ دەم بەر بۆ بۆ کۆش باشە ئەوە زەمانێک بوو بەسەر چوو ئێستا با دڵی خۆی باشوو بکا مادام کوڕەکەی بە دڵە ڕێک و پێکە نوێشکەرە مؤدەبە موچوو کە معاشێکی هەیە ژیان و گوزەرانێکی هەیە بۆ دەست دێنی بەڕوویەوە بۆ ناهێڵی بۆ لە دوایی کوڕەکە گە داشت و دوای ڕقی لێ بڵێ خەسوم ئازاری داوم فەرمووی کچ لە شەرعا دەفەرمێ بۆی هەیە بە قسەی دایک و باوک نەکا و کوڕیش بۆی هەیە بە قسەی دایک و باوک نەکا بڵێ کوڕم ئەو کچە نەهێنی لە خۆمت بێبەری دەکەم بێبەری نابێ ئەی کوڕی بەڕێز ئەی کچی بەڕێز تۆ گوناهبار نابی لەوەدا لە شەرعا دەفەرمێ ئەگەر زۆریان لەکردی کتێبێ ئەو خواردنە بخۆی پێت نەدەخورا مەیخۆ جا ئەگەر خواردن ئازارەکەی سعاتێک بێ ئازاری زەواجی نابەدڵ هەموو ژیانە هەموو ژیانە هەموو ژیانە تاڵ دەبێ لەبەرەوە تۆ ئیختیارت هەیە لەوەدا کە بە قسەی خۆت بکەی بە قسەی دایک و باوکت نەکەی بەڵام ڕاوێشکردنیش باشە و نەسیحەتکردنی شتێکی خراپ نییە و ئەگەر دایک و باوکێک داوایان لە کوڕەکەیان کرد دایکێک وتی کوڕی خۆم لە بینی من و خێزانەکەتا یەکیان هەڵبژێرە یا من دایکت نیم و شیری ئەم مەمکەت پێ حەرام بێ یان دەبێ ژنەکە تەڵاق دەی لەو کاتەدا هەموو علەمای ئیسلام لەسەر ئەوە نابێ ژنەکەی تەڵاق دا بە قسەی دایکی بکە لەمەدا گوناحبار نابێ بۆ کچەکە تەڵاق دەی جاری وا دایکەکە لە خۆر قیلەیەتی جاری بوختانی بۆ دەکا ئەی گەنجانی بە ڕێزاگاتان لەوە بێ ناوێ بڵێ وڵا بێ ئەمری دایک و باوکم پێ ناکرێ شەرع ئەوەشی بەیان کردووە بێ ئەمری دایک و باوک نییە لەو کاتەدا چونکە ئەمرت پێ ناکا بە چاکە وەختێ بێ ئەمری دایک و باوکە کە ئەمرت پێ بکا بە چاکە و تۆ نەیکەی ئەو ئەمرت پێ دەکا بە ڕووخانی ماڵەکە بە تەڵاقدانی کچی خەڵکێک کە پیاوەتی لەگەڵ کردووی هیچ گوناهن ناگا کە کچژنەکەت تەڵاق نەدەی و دایک و باوکە دڵ بڕەنجێنی چونکە دڵی ئەوان ئیشەڵا هەر چاک دەبێتەوە و ماڵەکە حاڵەکە لێ تێک نەچێ ئەمە وتاری ئەم جومعەمان بوو هەڵی دەگرین بۆ ئەڵقەی حەوتەم ئەگەر خوای گەورە تەمەنمان باقی کا لەسەر خێر و لە حەوتەم زنجیرەی ئەم باسەدا لە مەسەلەکانی ئافرەت و خێزاندا ئیشاڵا بە دیداری جەنابتان شاد دەبینەوە خوا تا ئەو کاتە ساغ و سەلامەتمان کەی دین و ئیمانمان پارێزراو کەی لەش ساغ و تەندروستمان کەی عاقبەت خێرمان کەی خوای پەروەردگار ئەو قسانەی کە دەیکەین هەموو بۆ ڕەزامەندی تۆ بێ و جێگا بگرە لە ناو دڵی خۆمان و موسڵماناندا خوای پەروەردگار ئەو ئامۆژگاریانەی کە لەم منبەرانەوە لەسەر زمانی خوا و پێغەمبەری خوا صلی وسلم پێشکەش بە موسڵمانان دەکرێ خوا بێتە گێڕانەوەی تەبایی و ڕەبایی بۆ ناو خێزانەکان و لابردنی گرفت و ناکۆکیەکانی ناو خێزان خوای ئەو خێزانانەی بەختەوەرن لێیان تێک نەدەی ئەو خێزانانەی گرفت و ناڕەحەتیان هەیە خوای گەورە بۆیان چارەسەرکەی خوای گەورە قسەی ئیسلاحیان بخێ بینەوە لە فیتنە و لە فیتنەکاران بیان پارێزی ئەوەی ئەولادی صالحی هەیە لێی نەستێنی ئەوەی ناساڵحە بۆی ساڵحکەی ئەوەی هەر نیەتی خوایە ئەولادی ساڵحی پێ بەخشی خوای پەروەردگار لێت دەپاڕێمەوە لەم ڕۆژە موبارەکەدا بە دەستی بە دەست نوێژ و ڕوو بە قیبلەی تۆ هەر کەسێن لە خۆشەوە پەنای بۆ ماڵی تۆ و دەستی موسڵمانان و دوعای موسڵمانان هێناوە یا ڕەبی خوایە شیفای بۆ بنێری یا ڕەبی خوایە شیفایان بۆ بنێری شیفا بۆ هەموو نەخۆشی موسڵمانان بنێری لە گەورە و بچووک لە ژن لە پیاو خوای پەروەردگار ئەوەی مردووە لە گوناهی خۆش بی ئەوەی مردووی لێ مردووە خوای گەورە سەبوری بدەی ڕەحم بەدڵ و دەرونی بکەی خوایە عاقبەتی ئەم کورد و کوردستانەش خێر کەی ناکۆکیەکان تەبا ناتەباییەکان یا ڕەبی خوایە بە گفتوگۆ بە حیوار بە تێک گەیشتن بە کارێک کۆتایی پێبێ کە میلەتی ڕەش و ڕووت قازانج بکا خوایە ئەم نیزاعی لە کوردستانە هەیە بە شێوەیە کۆتایی بێ ئیسلام تێدا سەربەرز بێ میلەتی ڕەش و ڕووت تێدا سوودمەند بێ خوایە تۆ بۆ خۆت کارەکان باشتر دەزانی ئێمە سەرەولەدی لێ دەرناکەین خوایە بەو شێوەیە بێ ئەم ئیسلامە عیزەتمەند بێ ئەو فەقیر و هەژار و چینی خوارەوەی مەزڵومە خوایە لێی سوودمەند بێ یا ربی خوایە ڕوحی ئەنفالەکانمان لەگەڵ شەهیدانی بەدر و ئوحدا حەشر کەی یا ربی خوایە چۆن تۆڵە لە زاڵمان سەند بەردەوام ستەمکاران بە چاوی خۆمان بینین چۆن ڕیسوای دنیا و قیامەت دەبن ئەو کاربەدەستانەی باشن خوایە باشتریان کەی ڕێنمایی خێریان بکەی ئەوانەی کە لار و لەوێرن خوایە هیدایەتی خێری ئەوانیش و ئێمەش و هەموو میلەتی مسلمان بدەی